إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره الحمد لله التي تتم بنعمته الصالحات نحمده حمد الشاكرين الذاكرين حمد أهل الإيمان أنعم علينا بنعم عظيمة وجزيلة لا نحصي ثناء عليك كما أثنيت على نفسك أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد أثني عليك الخير كله نشكرك ولا نكفرك ونؤمن بك ونخلع ونترك من يفجرك فلك الحمد على أسمائك الحسنى وصفاتك العلى فلك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا ولك الحمد في الأولى والآخرة ونصلي ونسلم على المبعوث رحمة للعالمين النذير البشير إمام الموحدين والداعي إلى سبيل رب العالمين محمد صلى الله تعالى عليه وسلم خوای پەروەردگار ئیستیقامە و دامەزراویمان پێ ببەخشێ و لە خوای پەروەردگار داواکارم دڵەکانمان پڕکا لە نووری ئیمان و خاڵی بکاتەوە لە هەموو شیرک و گوناه و تاوانێک مسلمانانی بەڕێز گومانی تێدا نییە لەم زەمەن و لەم زەمینەدا ئەم دنیایە پڕە لە ژاوە ژاو ژینگە بە تەواوەتی تێک چووە دەنگە دەنگ و ژاوە ژاوی ئەجهیزەکان ڕاگەیاندنەکان تەواوی ژیان و ژینگەی مرۆڤایەتی تاڵ کردووە بەداخەوە ئەم مرۆڤە گەورەیە کە گەورەترین دروستکراوی خوای پەروەردگارە تەبع و تەبیعەتی ئەم ژینگە پیسکردنەی لە خۆ گرتووە و ژاوەژاویش بووە بە بەشێک لە ژیانی مرۆڤەکان وەک محەممەد فەتحوڵا گوڵەن لە یەکێک لە وتە جوانەکانیدا پێمان دەڵێت بەداخەوە مرۆڤەکان لە بیریان کردووە کە دەبێت دڵیان لە پێش زمانیانەوە بێت بەڵام ئێستا زمانەکان لە پێش دڵەوەن ئەمڕۆ پێوەری چاکێتی و کەسایەتی کەسەکان لەوەدایە کە بقیڕێنێ هەمیشە ژاوەژاو و دەنگەدەنگ بکات لە کاتێکدا ئەمڕۆ مرۆڤایەتی گوێی کاس بووە و بەڵام چاوەکان برسین ئەوەی کە دەوترێ نابینرێ لە مەدانی کرداردا مسوڵمانانی بەڕێز بە پشتیوانی خوا سبحانه وتعالى لەم زەمەنەی کە غەفڵەت و غافڵبوون باڵی کێشاوە بەسەر تەواوی کایەکانی ژیانماندا دەچینە خزمەت قورئانی پیرۆز دەچینە خزمەتی کەلامی ڕب العالمین تیایدا نور و شیفا وەردەگرین بۆ دڵمان دەچینە خزمەت رسول الله عليه صلاة والسلام ئەو شخصەی کە قەلبی قاڵبی تەواوی حیاتی بۆ ئێمە شیفایە و نورە و ڕەحمەتە لە خزمەتتاندا دەبین لە زنجیرە وتارێک بە پشتیوانی خوای پەروەردگار ژیان و ژیانەوەی دڵ خۆشەویستانم دەچینە خزمەتی دڵێک کە خوا سبحانه وتعالی شاهێدی بۆ داوە و قورئانی بۆ دابەزاندووە و وەسفی بە دڵی نەرم و پاک و زیندوو کردووە دەچینە خزمەتی حیاتی خاوەن دڵێک کە ڕسول اللهە صلى الله تعالى عليه وسلم ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێت خیر الناس پێتان بڵێم باشترین ئینسان و مرۆڤ کام مرۆڤە بەڵێ ئەی پێغەمبەری ئازیز پێمان بڵێ سمع و طاعەمان هەیە و دەبیستین فەرمووی ذو القلب المخموم باشترین مرۆڤ ئەو کەسەیە کە خاوەنی دڵێک بێت کە مەخموم بێ پێناسەی ئەو دڵەمان بۆ دەکات کە دەتکات بە باشترین مرۆڤ لە دنیا و لە قیامەتە ئەو دڵەیە کە پاک بێت کە صاف بێت کە ساغ بێت کە بێکینە بێت کە مەڵبەندی خۆشەویستی خوای میهرەبان بێت نەڕقی تێدا بێ نە قینی تێدابێ نە حەسادەتی تێدابێ نە بوغز و کینەی تێدابێ بەرامبەر بە مسوڵمانان دڵێکی ئاوەدان و پڕ لە خۆشەویستی و لە نور و لە ڕەحمەتی خوا و پاشان پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام کەواتە مسلمانانی ئازیز دڵمان خانەی یان لانەی ئیمانە کە دەڵێین ئیمان واتە جێگای باوەڕبوون بە ئەڵڵا جل جەلالوه لە دڵی ئێمەدا جێگیر دەبێت کە باسی دڵمان دەکەین دڵمان شوێنی خۆشویستن و لێترسان و ئومێد پێبوونە بەخوا سبحانەه وتعالی کە باسی دڵمان دەکەین شوێنی زانست و زانیاریە بەڵێ شوێنی عەقڵ و بڕیاردانە دڵمان هەر دڵمانە کە دەبێ بزانین هەموو ئەندامەکانی جەستەی مرۆڤ دەبێ لە دڵەوە پەیام وەربگرێت کەواتە دڵ مەلیکە سەرکردەیە گەورەی تەواو ناو جەستەی مرۆڤە بۆیە خۆشەویستانم سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە لە دووتیۆی ئەم قورئانەدا خوا سبحانه وتعالى باسی هەر شتێکی بۆ ئێمە کرد زۆر سوێنی پێخوارد بۆ ئەوەیە من و تۆی مسلمان زۆر بە جدی لەگەڵیدا مامەڵە بکەین لەم قورئانە پیرۆزەدا محمد رسول الله چوار جار ناوی هاتووە و یەک جاریش بە ئەحمد بەڵام سەد و سی و چوار جار لەم قورآانەدا خوا سبحانە هوتەعالا باسی قەلبمان بۆ دەکا دڵ بۆچی باسی دڵمان بۆ دەکا لە قورآانی پیرۆزدا خوا سبحانە هوتەعالا ئەوەندە بۆ ئەوەیە هەموو کەسێک لە ئێمە بزانین کە دڵمان ومن يؤمن بالله يهدي قلبه ئیمان بوون بە خوای پەروەردگار نیشانەی هیدایەتی خوایە بۆ دڵی تۆ نیشانەی کردنەوەی سینە و سنگ و دڵی تۆیە بۆ ئیمان بوون بە خوای پەروەردگار بۆ باسی قورآن بە جددی باسی دڵمان بۆ دەکات بیرمان لەوە کردوتەوە کە دڵی خۆشەویست و نوری چاومان محەممەد سەل الله تعالی عليه وسلم بۆ دووجار شۆراوەتەوە بۆ لە ڕەجەبدا گەشتی پێدەکرێ و سینەی دەشۆرێتەوە چونکە دەبێ ئەم سینەیە ئامادە باشی تێدابێ بۆ وەرگرتنی قورآن ئەم قورآانە دابەزیوە بۆ کوێ نەزەلەه على قلبك دابەزیوە بۆ سەر دڵی تۆ ئەی قورئان بۆ دابەزیوە بۆ سەر دڵی پێغەمبەر و بۆ سەر دڵی ئوممەتی ڕەسول الله صلی الله تعالی علیه وسلم هەر قورئان وەڵاممان دەداتەوە و دەفەرموێت لنثبت به فؤادك کە یەکێکی دیکە هەر لە ماناکانی دڵ لە قورئاندا بریتیە لە فوئاد ئەم قورئانە دابەزیوە بۆ سەر دڵەکان بۆ جێگیرکردنی دڵەکان بۆ بەستنەوەی دڵەکان بە خالقی دڵەکانەوە کە ئەڵڵایە جل جلاله بڵێ مسلمانانی ئازیز ئایا هیچ کەسێک هەیە خاوەنی حەیات و زیندوێتی بێ و خاوەنی دڵ نەبێ بێگومان نەخێر بۆیە باسی ئەندامێک دەکەم ئەوەی ئامادەیە و ئەوەی دەیبیستێ و دەیبینێ دەبێ خاوەنی دڵ بێ برای مسلمانم دەکرێ و دەگونجێ لە بری دوو گورچی لە گورچیلەیەکمان هەبێ دەکرێ و دەگونجێ چاومان قاچمان دەستمان ئەندامێک لە ئەندامەکانمان کەم بێ بەڵام نەبووە و نابێ کەسێک خاوەنی دڵ نەبێ و خاوەنی حەیات و زیندوێتی و خاوەنی ژیان و مانەوە بێ لەسەر زەویدا بۆیە بەڕاستی گرنگیدان بە دڵمان، دەبێ بیناسین دڵمان لە سەرەتا و لە دەستپێکی وتارەکەماندا ئەم دڵەمان بناسین. دەست لەسەر ئەم دڵەمان دابنێین لە خولەکێکدا حەفتا و دوو جار لێدەدات. بەڵێ دڵمان لە بیست و چوار کاتژمێرە سەد هەزار جار لێدەدات. هەر دڵمان لە ساڵێکدا سی و شەش ملیۆن جار دڵمان لێ دەدات ئەگەر هەر کەسێک تەمەنی حەفتا ساڵ بێت حەفتا ساڵ ژیا بێ یان حەفتا ساڵ بژێ دو ملیار و پێنسەد ملیۆن جار دڵت ترپە لێ دەدا و ئاگادارت دەکاتەوە بەڵێ خۆشەویستانم دڵ ئەو مەخلوقە گەورە و عەزیمەیە کە زانایان دەفەرمونون ئەگەر لیان پرسین ئەو دروستکراوە بچووکە گەورە کامەیە ئەی ئەو دروستکراوە گەورە بچووکە کامەیە لە وەڵامدا لە هەردووکیانە بڵێ دڵ هەم بچووکە و هەم گەورەیە هەم گەورەیە لە ناوەرۆکدا بەڵام بچووکە لە بەراورد بە ئەندامەکانی دیکەی ناو جەستەی مرۆڤ؟ ئایا دەزانیت دڵی مرۆڤ لە توانایدا هەیە یەک ملیۆن بەرمیل نەوت نا خوێن پاڵ پێوە بنێت؟ ئایا دەزانین ئەم دڵەی کە لە سنگماندایە ئیدارەی شەست و چوار وەزارەت لە مێشکی ئینسان و لە جەستەی ئینسانا دەدات ئایا دەزانیت ئەم دڵەی من و تۆ خوێن ڕەوانە دەکات بۆ سەد ملیۆن خانە لە ناو جەستەماندا لە بەرامبەر ئەم مەخلوقەی خوای پەروەردگاردا ئایا ئێمە ئاوها ناسیومانە و سوژدەی شکرمان بۆ ئەڵڵاه بردووە کە ئەم نیعمەتە و ئەم کارگە گەورەی بە ئێمە بەخشیوە و ئێستا دەتوانین بەردەوامی بە ژیانمان ببەخشین ئایا دەزانیت ئەگەر چوار خولەک ئەم دڵە لە لێدان بکەوێ ئیتر دەبێ ژیانمان بەرەو گۆڕستان بەڕێ بکرێ ئایا دەزانی ئەم دڵی من و تۆ ناخەوێ ئەگەر خەوت ئێمە ملمان دەشکێ و ژیانمان ماڵمان دەبێ بە گۆڕستان بەڵێ دڵ نیعمەتێکی زۆر گەورەیە و بەڵام لە ڕووە عیلمەکەیوە هێندە بەسە بەس لە خۆم و لە ئێوەی بەڕێز دەپرسم ئایا دڵمان ناسیوە ئایا دڵی من و تۆ کام دڵە خاوەنی دڵێکی پاک دڵێکی ناسک دڵێکی نەرم دڵێکی زیندوو دڵێکی دڵگیرین یان خاوەنی دڵێکی حاشاکم پیس ڕەق ژەنگاوی سیلاوی دڵێک هەمیشە ڕاڕا دوودڵ دڵبەر هەمیشە دڵی براوە و نازانێ دڵی کێ بردوێتی نازانێ دڵی خانە و لانەی کێیە بڵێ خوشک و برای مسلمانم قورئانی پیرۆز پەنجا و سێ جۆر ئاماژە بە جۆرەکانی دڵ و چاکی دڵ و نەخۆشی دڵمان بۆ دەکات ئەو قورآانەی کە کەلامی خی میهرەبانە بەس ئەو قورآانە دڵی من و تۆ دەناسێت بەس ئەو قورآانەیە ئاماژەمان پێ دەکات وریامان دەکاتەوە کە دڵی من و تۆ کام دڵە دەوەرن با بچینە خزمەتی قورآن قورآن پێمان دەڵێ بێ ئیمانی و کوفری ناوە بە دڵیاندا لە کاتێکدا بڕیاریان داوە حەق نەبینن دڵێکی دیکە لە قورئاندا فی قلوبهم مرض فزادهم الله مرضا خوای پەروەردگار باسی نەخۆشی دڵمان بۆ دەکات باسی قەلبمان بۆ دەکات نەک قاڵب واتە جەستە هیچ شتێک بە ڕاست و ڕوونی نابینن حەق دەشێوێنن دەستکاری ڕاستێتی شتەکان دەکەن دڵانێکی دیمان دیکەمان هەن ئاثیمن گوناهبارن تاوانبارن کە خوای پەروەردگار دەفەرموێ ولا تکتموا الشهادە شاهێدی ناحەقی مەدەن شاهێدی مەشارنەوە ومن یکتمها هەر کەسێک شاهدیەک لەسەری واجب بێ و بیدا و نەیدا بیگۆڕێ بیشێوێنێ فإنه آثم قلبه شێواندنی شاهێدیدان خەلەلی دڵە برای مسلمانم کۆتا دڵی ئەم هەفتەیە دڵی ڕسول اللهە سەل الله تعالی عليه وسلم کە خوای پەروەردگار دەفەرموێت نەرمی دڵی تۆیە لە وڵاتی رووسیا پانزە هەزار مسوڵمان بەپێ بۆ ئیفتیتاحی مزگەوتێک کە سیمای تۆیە هەنگاو هەڵدەگرن و گەورەترین قورئان ئیفتیتاح دەکەن بە چەندین کەس لاپەڕەکانی هەڵدەدەنەوە ئەوە نەرمی دڵی پێغەمبەرە خوشک و برای مسوڵمانم بڵێ برایانی مسوڵمانم ئەمە سەرنجی قورئان بوو بەڵام دەوەرن با پێکەوە بزانین ئەو دڵانەی کە قورآن کاریگەری لەسەریان دروست کردووە با من و تۆش ئاگامان لە دڵی خۆمان بێ مالیکی کوڕی دینار جەردە بوو قۆڵبڕ بوو دز بوو دەڵێ دزەکانی هاوکارم گوێم لێ بوو لە ئەشکەوتێکدا وتیان کەس دەرنەچێ ئەم شەو چونکە مالیکی کوڕی دینار دەرچووە و کەس ناتوانێت لە دەستی دەرباز بێ ڕوتمان دەکاتەوە وتم وای بە حاڵی من دزەکانی هاوپیشەم لە من دەترسن گەڕامەوە هاتمەوە ناو شار بە تەنیش ماڵێکا تێپەڕیم گوێم لەم ئاەتەی قورآن بوو ئەلم یەنی للذینە ئەمن و ئەن تەخشع قلوبهم لذکر الله برای مسلمانم گەنجی مسلمان ئەی ئەو کەسانەی دوورن لە ماڵی خوا دوورن لە نوێشکردن ئایا کاتی ئەوە نەهاتوە دڵەکانتان ڕابچڵەکێ و لە بەرامبەر ناوی گەورە و پیرۆزی ئەڵڵادا سەری بەندایەتی دابنەوێنێ وتم بەڵێ ئێستا کاتی ئەوەیە و تەوبەی کردو بوو بە مالیکی کوڕی دینار ئەبوو دوجانە ئەو سەحاوە بەڕێزەیە لە سەرمەرگدا دەفەرموێت هاتنە لام ئازارم زۆر بوو بەڵام وتیان ئەوە چییە ڕوو درەوشاوەیە ئەوە چییە لێوت بەخەندەیە وتی چۆن دڵم خۆش نەبێ خاوەنی دوو سیفەتم ئێستا دڵم پێی شادە یەکەم لا ئەتەکەلم فیما لا یعنی قسەم نەکردووە و نایکەم لە شتێکدا اختصاصی من نەبێ پەیوەندی بە منەوە نەبێ دووەمیان وەکانە قەلبی للمسلمینە سەلیمە دڵم هەموو مسلمانان لە دڵی من لە زمانی من لە قەڵەمی من لە ئیشی من سەلامەتن زرەرم بۆ هیچ یەکێک لە مسلمانان نییە بەڵێ برای مسلمانم دڵمان کار دەکات پند با لە دڵمان وەربگرین دڵمان ناخەوێت دڵمان ستەم ناکات دڵمان جیاوازی ناکات دڵمان کە ڕسول الله دەفەرموێ ئەلا ئینە فی الجەسەدی مضغە پارچە گۆشتێک هەیە هەموو جوندیەکانی دیکە بۆ خوای پەروەردگار دەسڵحەیە کەواتە برایانی مسلمانم دڵ زۆر بە وەفایە دڵ یەکەمین ئەندام لە سکی دایکماندا دەکەوێتە کار دڵمانە ئاخر ئەندامیش کە لە لێدان دەکەوێت دڵمانە دڵ زۆر بە وەفایە لەگەڵ ئێمەدا دەبرای مسلمانم با ئێمە بە وەفابین لەگەڵ ئەم ئەمانەتەی خوای پەروەردگارە لێدانی دڵمان تێپەڕاندنی کاتەکانمان لە چیدایە ئەمە ئەمانەتی خوای میهرەبانە دەبا با بزانین لە چیدا سەرفی دەکەین دەبا بزانین چۆن هەنگاو هەڵدەگرین ئاگامان لە دڵی خۆمان بێت کەواتە خواناسێک دەفەرموێ بیست دانە ساڵ حەرەسی دڵم بووم بیست دانە ساڵ حەسامەوە و پاڵم دایەوە کەواتە دەبا ئێمەش حەرەسی دڵمان بین لە ڕێگەی چاوە لە ڕێگەی گوێوە دەبزانە گەنجی بەڕێز چی لە چاوە دەنێری بۆ دڵت چی لە گوێوە دەنێری بۆ دڵت چی لە دەمەوە دەنێری بۆ دڵت ئەو کاتە خۆت بڕیار بە لەسەرەوەی کە تۆ خاوەنی کام یەکێک لەم دڵانەی دڵمان زۆر سەنگینە زۆر قورسە ئەم شەو لای نەخۆشێک بووم نەشتەرگەری دڵی بۆ کرابوو نەشتەرگەری دڵ دەیوت یەکێک لەو سەمامانەی کە گۆڕاوە وەک ئەو سعاتە چرکە چرک دەکا و پێی دەزانم واللهی ئەگەر کارەبایی دڵمان کە بەس کرێی سییەکان نەوەد دەفتەر بە ڕۆشتن و بەهاتنەوە سەد دەفتەر واتە یەک ملیۆن دۆلار بۆ ئەو سیەی کە هەمانە خۆت بە فەقیر دەزانی سەری بەندایەتی بۆ خوای پەروەردگار نەوی ناکەی بەم ئەندامانەوە لە خوا غافڵی گوناه و تاوان دەکەی دەبرای مسلمانم سنوورەکانی خوای پەروەردگار بپارێزە بەڵێ برایانی مسلمانم لە یەکەمین وتاردا دەواازەی دڵ ناسینی دڵ ژیانی دڵ پەروەردگارا دڵی ئێمە لە بەینی دوو پەنجەی تۆدایە یا ئەڵڵا پڕی بکە لە ئیمان و هەڵی بسوڕێنە لە ڕەزامەندی خۆتا خوایە دڵمان بپارێزە لە شرک لە کوفر لە نیفاق خوای پەروەردگار دڵمان بپارێزە لە هەڵگەڕانەوە یا رب العالمین خوایە دڵمان نورانی کە ماڵمان نورانی کە خوایە لە گوناهیم جەمع خۆش بە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە یا رب العالمین لە گوناهی منۆم جەمە خۆش بە هیدایەتی گەنجانمان بە یا ئەلله خوای پەروەرگار قوتابیان و خوێنکارانمان موفق و سەرکەوتوکە یا رب العالمین لە تاقیکردنەوەکانیانە هیدایەتیان بە خوایە گەلی کوردستانمان خاکی کوردستانمان بپارێزە خوایە ئەم هەرێمەمان پڕکە لە ئاشتی و لە ئاوەدانی خوای پەروەردگار ئەم هەرێمەمان بڕخسێنە بۆ پێشوازی لە مانجی قورآن پڕ بێ لە ئاوەدانی و لە عەدالەت و لە دادگەری اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة